دووەم بڕوامەندی بەرهەمهێنەری دەست بەسەرداگرتنی خود ئەمە دواهمین وشەکانمە بۆت لە ژیان مەترسە بڕوات وهابێ کە ژیان شایستەی ئەوەیە تێیدا بژیت بیروباوڕت یارمەتی دەدات لە تحقیقکردنی واقعدا دکتۆر ولیام جیمس زانای دەروونناسی ئەمریکی ئبراهام ماسلۆ لەبارەی پیاوێکەوە دووە ئەو پیاوەی بڕوای وەهابوو تەرمێکە واتە جەستەیەکی مردووە دوای بێسوودی هەوڵ و تەقەڵای پزیشکە دەرونیەکەی لە چارەسەرکردنیدا کت و پڕپرسیارێکی زیرەکانە لە زەینی پزیشکەکەدا دروست بوو بە پیاوە نەخۆشەکەی گوت ئایا دەکرێت خوێن لە جەستەی تەرمی مردوویەک بێت نەخۆشەکە وەڵامی دایەوە ئەوە تۆ دەڵی چی دکتۆ گومانیتیانە تەرم خوێنی لێنایەت کەت و پڕپزیشکەکە دەرزیەکی ئاژنی پەنجەیەکی نەخۆشەکە و دڵۆپێک خوێن لە پەنجەی هات بەو ڕووداوە سەرسوڕمان و پێ سیر بوونێک لە ڕوخساری نەخۆشەکەدا دەرکەوت و هاواری کرد ئێستا قەنەعەتم کرد کە دەگونجێ خوێن لە جەستەی مردوش بێت ئەم چیرۆکە چی دەگەێنێ ئەم پیاوە بڕای وەها بوو ئەو تەرمێکی تێکشکاوە هەموو جۆرە چارەسەرێکی ڕەت دەکردەوە تەنانەت گۆڕینی ئەو بڕایی کە دەکرێت خوێن لە تەرمێکەوە بێت لەگەڵ ئەوشدا چارەسەربوونیشی ڕێتێ دەچێت بەو شێوەیە قبولی ئەوە دەکات بچێتە ژێر چارەسەرکاریەوە مەرج نییە بڕوابوون بەرامبەر شتێک ئەوە بگەێنێ کە شتەکە خۆی ڕاستەقینە بێ بەڵکو هەموو ئەوەی دەیخوازێت بڕوابوونە بە ڕاستەقینەتی بڕوا ئەو بنەمایەیە کە سەرجەم کردارەکانمانی لەسەر بنیاد دەنین و گرنگترین هەنگاویشە لە ڕێگای سەرکەوتندا لەم بارەیە وتەیەک هەیە دەڵێ بۆ ئەوی سەر بکەوین دەبێت سەرەتا بڕوامان بەوە هەبێ دەتوانین سەر بکەوین نووسری ئەمریکی ناپلیۆن هێڵ گوتوویەتی ئەوەی ئەقلی مرۆڤ دەرکی پێدەکا و باوەڕی پێدەکات دەتوانێت بەجێی بگەیەنێت بڕوانە چیرۆکی ئەو نەخۆشە هیچ ڕێگا و شێوازێکی چارەسەرکردن لەگەڵیدا سەرکەوتو نەبوو تا پزیشکەکەی پەنای بردە بەر بیرێکی سادە بە نەخۆشەکەی گوت دەرمانێک هەیە تازە بە تازە دۆزراوەتەوە دەتوانێت لە ماوەی 24 کاژمێردا لە چارەسەرکردندا سەرکەوتو بێت بەو پەڕی پەرۆشیەوە نەخۆشەکە داوای کرد ئەو دەرمانە سەرسڕهێنەرەی دەستکەوێت پزیشکەکە دوو حەبی دایە و دڵنیای کردەوە کە لە کەمتر لە 24 کاژمێردا بە تەواوی شیفای بۆ دێنێ بەڕاستی شەرەوە ڕوویدا نەخۆشەکە ئیدی سکاڵای نەما و لە ڕۆژی دواتردا چاک بۆ و بۆ ئەم دەرمانە معجززە ئاسایش سپاسی پزیشکەکەی کرد ئێستا تۆ دەزانی ئەو دەرمانە معجززە ئاسایە چی بوو دوو دەنگ ئەسپری نەخۆشەکە تەنها بەهێزی بڕوابوونی چاک بوو جارێک لە داڵاس بووم لە ئەمریکا بۆ پێشکەشکردنی وانەیەک لەبارەی مەودای هێزی کاریگەری بڕوامەندی و چۆن بڕوای کەسێک فاکتەری سەرەکی سەرنەکەوتن و سەرکەوتن و تەندروستی و باش و کامەرانیە یان هۆکاری بێوەری و نەخۆشی و خەمباریە لە دوای وانەکە هەندێک لە ئامادەبووان کۆبوونەوە یەکێکیان کە پیاوێک بوو لە سیەکانی تەمەنی دابگوتی ئەوەی لەوانەکەتدا باست کرد زۆر ڕاستە باسی کرد کە داپیرەی ئەو کە لە تەمەنی هەفتا و سێ ساڵیدایە زۆر لە سواربوونی ئەسانسۆر دەترسێ لەبەرەوەی جارێکیان لە تەمەنی هەشت ساڵیدا تووشی حاڵەتێکی ناخۆش بووە لە نێو ئەسانسۆرەکەدا بووە کە پەچی کەوتووە و ئەسانسۆرەکە وەستاوە و زیاتر لە کاتژمێرێک بە حەپسی تێیدا ماوەتەوە بە درێژای ئەو ماوێش هەر هاواری کردووە و گریاوە لەو ڕۆژەوە زۆر لە بەکارهێنانی ئەسانسۆر دەترسێ و لە چوونە نێوی هەڵدێ بەڕادەیە کە نزیکەی 500 فلیکانە بە پێ سەر دەکەوێ و ناچێتە ئەسانسۆرەکەەوە کەسێکی دیکە کە لە کۆتایی چلەکانی تەمەنی دابوو پێی گوتم زۆر لە سەگ دەترسێ ئەو لە تەمەنی پێنج ساڵیدا سەجێک هێرشی کردوتە سەری و لە دوو لاوە قاچی گەستووە بە پەلە بۆ چارەسەر چۆتە نزیکترین نەخۆشخانە لەو ڕۆژەوە ئەستەما لە جێگایەکدا بوو بێ سەجی لێوێ خانمێکیش باسی کرد ڕقی لە پشیلە دەبێتەوە و بۆ دووربوون لێی ئامادەیە هەموو کارێک بکات تەنانەت ئەگەر سەردان نەکردنی هەموو ئەو هاوڕێ و نزیکانەشی بێ کە پشیلە ڕدەگرێت ئەو دەشزانێ ئەم ترس و ڕقلێبوونەی لە پشیلە کاریگەری لەسەر خۆی و ئەو منداڵانەی دەبێت کە حەز دەکەم پشی لێیان هەبێت چوارەمی لاو پێی گوتم ئەو بڕوای وەها بووە وەک باوکی زۆر قەڵەو دەبێت ئەو ڕواایشی بۆتە هۆی توشببوونی بە هەندێک نەخۆشی و ماندوێتی دەرونی و جستەیی ماوەی دە ساڵە بڕیاری داوە بە شێوەیەکی ئیجابی مامەڵە لەگەڵ ئەم بابەتەدا بکات پەنای بردوێتە بەر دکتۆرێکی پسپۆر لە ماوەی ساڵێکدا توانیوێتی ئەو بڕوە سەلبیی لە ناوبرێ کە بێت دەچوو ژیانی بکاتە وێرانە هەروەک دەگونجێ بڕواکانمان فاکتەرێک بن لە فەشەلهێنان و لە قاڵبدانی هەڵسوکەوتمان لە ژیاندا هەرواز دەکرێت هۆیەکی سەرەکی بن بۆ سەرکەوتن و دەستەبەربوونی ئامانجەکان لە ژیاندا نمونەی ئەمەش تۆماز ئەدیسۆن کە پێش سەرکەوتنی لە داهێنانی گلۆپی کارەبادا 1999 تاقیکردنەوەی ئەنجامدا تا کارگەیشتە ئەوەی خەڵکی پێی پێدەکەنی لەگەڵ ئەوەشدا لە هەوڵە سەرنەکەوتوەکانی نەوەستا بێ ئومێدیش نەبوو بە ڕادەیەک کە هەر هەنگاوێکی فاشلی دەبوارد زیاتر بۆ پێشەوە دەڕۆیشت نمونەیەکی دیکە واڵ دیزنی چوو بۆ لای هاوسەرەکەی وێنەیەکی کاریکاتێری مشکێکی بچکۆڵی پیشاندا پێی گوت ئێمە سامانێکی گەورە لە پشت ئەم مشکەوە پێکەوە دەنێ هاوسەرەکەی یەکەمین کەس بوو پێی گوت هیوادارم ئەم قسەیە بۆ هیچ کەسێکی دیکە نەکەیت بەڵام بڕوای تەواوی دیزنی بە سەرکەوتن وای دەکرد لەسەر خەونەکانی بەردەوام بێ تاکو هەر بەو قەنەعاتەوە کەسێکی زیرەکی لێ دەرچوو کەسێکی داهێنەر کە هەموو دنیا قەرزارەتی کە ئەویش ئەفلام کارتۆنی میکی ماوس و شاری دیزنیدا دەهێنێت لە ڕێگای وەدیهاتنی خەونەکانیدا بەرەنگاری زۆر کۆسپ و ڕێگربوویەوە و زیاد لە جارێکیش مایە پووز بوو بەڵام بەهێزی بڕوابوونی توانی سەرکەوتن بەدەست بهێنێت ئێستا شاری دیزنی بە کارێکی هوەری قەشەنگ و جواندا دەنرێ و سەرنج و خەیاڵی منداڵ و گەورەش بۆ لای خۆی ڕادەچێشێت لە کتێبەکەیدا بڕوامەندی ڕۆبەرت دیڵتێس دەڵێ بڕوامەندی گەورەترین چوارچەوەی ڕفتار دەنوێنێت کاتێک بڕوابوون بەهێز دەبێت هەڵسوکەوتمان لەگەڵ ئەو بڕوابوونەدا پێکەوە ڕێدەکەن دکتۆر ریچارد باندلەر کە یەکێکە لە دامەزرێنەرانی بەرنامە ڕێژی زمانیانەی دەماری گوتوێتی بڕواکان هێزێکی گەورەیان هەیە ئەگەر توانیت بڕواکانی کەسێک بگۆڕی ئەوە دەکرێ وهای لێ بکەی هەر شتێک بکات لە کتێبی دە ڕێسای سروشتی بۆ کاتێکی بە بەرهەم و ڕێخستنی ژیان سیرام سمیت دەڵێ هەموو بڕواەک کۆمەڵە ڕێسایەکی بەرنامە ڕێژکراوی لە ئاستێکی قوڵی نائاگاهیدا هەیە لەسەر بنەمای ئەم ڕێسایانە مرۆڤ هەڵسوکەوت دەکات ئێستا ڕاوی پێنج شێوازە بنەڕاتەکەی بڕوامەندی دەکەین کە کاریگەریان لەسەر هەڵس و کەوتمان دەبێت یەکەم شێوازی بڕوامەندی بڕوابوونی تایبەتە سەبارەت بە خودت ئەمە بەهێزترین جۆری بڕواکانە چۆنێتی بڕوا بەخۆبوونت دەتوانێت هێز و وزەت زیاد بکە و یاریدەت بدات بۆ بەرەو پێشچوون تا گەیشتن بە ئامانجەکانت یاخود وێرانکار دەبێ و دوورت دەخاتەوە لە ئامانجەکانت لە هەر گۆڕانکاریەک بەرگریت دەکات نمونەی ئەمەش پاڵەوانی بۆکسێنی ئەمریکی محەممەد عالیە کە هەمیشە دووپاتی دەکردەوە من مەزنترین بۆکسێنەوانەکانم من مەزنترین بۆکسێنەوانەکانم بەهۆی هێزی بڕوا بەخۆبوون و بە تواناکانیەوە توانی بگاتە پلەی باڵە و بۆ گەورەترین بۆکسەوانانی سەردەمەکەی جارێکیان لە وتوێژێکی تەلەفزیۆنیدا لەبارەی ئەو فاکتەرەوە پرسیاری لێکرا کە دەتوانێت پاڵەوانێکی گەورە دروست بکات ئەو گوتی بۆ ئەوەی ببیتە پاڵەوان پێویستە سەرەتا بڕوا بەخۆبوونت پتەو بێ بڕوات وهابێ کە تۆ باشترینیت ئەگەر باشترینیش نیت وا دەربخە وەک ئەوەی باشترین بیت هەڵسوکەوت بکە بە کورتی محەممەد علی ویستێتی تێمان بگەێنێ پێویستە بڕواایەکی بەهێزمان بە خۆمان و بەوەی دەمانەوێت ببین هەبێت ئەمانە کۆمەڵا بڕواایەکی سەلبین لەبارەی خودەوە من یەکسان نیم بەیت من شایستەی سەرکەوتن نیم ئەگەر دەوڵەمەند ببم تەنها دەمێن و هەموو هاوڕێکانم لە دەزدەم ئەگەر وازەجگەرە کێشان بێنم کێشم زیاد دەکە من ناتوانم لە ڕێگای خێرا دەشفێری بکەم ترسناکە هەرچەند بە ئەزمونێکی نوێ هەڵبستم سەرکەوتو نابم من فاشیلم ئەمە هەندێک نمونەن کە بڕوابوونە بە هێزەکان لەسەر خود دەگەێنن من بەهێزم و تەندروستیەکی نایابیشم هەیە من متمانم بە خۆم و تواناکانم هەیە بۆ سەرکەوتن من باو دایک هاوسەر کوڕ کچ خۆشک برایەکی باشم بڕواکان لەبارەی خودەوە هێزێکی گەورەیان هەیە ئەگەر نەیان گۆڕیت دەبیتە کەسێکی جیاواز و سەراپای ژیانشت دەگۆڕێت دوم دوم شێوازی بڕوامەندی بڕواە لەبارەی مانای شتەکانەوە ئەم جۆرە لە بڕوامەندی لە مانای شتەکاندا خۆ دەنوێنێ بەلای ئێمەوە بە واتایە کە ئەو شت و مەسلەیە تا چ ڕادەیەک جێگای گرنگی پێدانە لە لامان یا هیچ بایەخێکی ئەو توێ نییە وەک نمونە جارێکیان لە لویزانا بووم لەبارەی فەلسفەی سەرکەوتنەوە وانەیەکم پێشکەش دەکرد وەک خۆی هەمیشەی ویستم پرسیار لە ئامادەبووان بکەم سەبارەت بەوە کە ئەگەر یەکێکیان بڕواایکی سەلبی لەبارەی خۆیەوە هەبێ هەز بکات توانەکانی لە قالب دەدات و دەخوازی لێ ڕزگار بێت لە نێو ڕێزەکاندا کچە لاوێک هاتە دەرەوە لە کاتێکدا چاوەکانی پڕ بوون لە فرمێسک لێم نزیک بۆ گوتی من ناتوانم متمانە بە پیاو بکەم سێ جار بریندار بووم و ئازارم چەشتووە بۆیە بڕیارم داوە کە چیتر هیچ پیاوێک لە ژیانمدا نەبێ تاکو جارێکی دیکەش تووشی حاڵەتی پێشوم نەبمەوە لە هەمان کاتدا هەز بە تەنهاییەکی لە وزە بەدەر و ترسناک دەکەم سەرەتا ویستم خێرا بیرکردنەوە سەلبیەکەی بۆ سێن وهای لێ بکەم نەگری لێم پرسی تا ئێستا سەردانی چینت کردووە پرسیارەکەی بەلاوە سیر بوو ژیر بۆ گوتی نەخێر پاشان داوام لێکرد چیڕۆکەکەی لەبارەی بێمتمانەی بەرامبەر پیاو تەواو بکە دیسانەوە دەستی بەگریان کردەوە لێم پرسی تۆ لەو بڕواایە دەکە خەڵکی چینی ژۆک ئێمە دەگری یاخود جوڵە بە ڕوخساریان دەکەن و فرمێسک لە گوێیەکانیان دێت دەستی بە پێکەنین کرد جارێکی دیکە داوام لەکرد چیرۆکەیان بە پایان بگەێنێ بەم شێوەیە لەوەدا سەرکەوتوو بم کە گریانەکەی بوێستێنم و دەستی کرد بە پێکەنین لەو کاتەدا پرسیارم لەمانەی پەیوەندی نێوان پیا و ئافرەت بەڕای ئەو لێکرد گوتی خۆشەویستیە لە پێویستی ئەوم پرسی تاکو بەهۆیەوە هەز بکات خۆشەویستە گوتی متمانە ئەگەر متمانم بە پیاوێک نەبێ ناتوانم خۆشم بی لێم پرسی کە ئایا حەز بە سواری شەمەندەفەری شاریاری ڕۆڵەر کۆستەر دەکات کە لە هەوادا بەرز دەبێتەوە بە خێرایەکی شێتانە دادەبەزێتەوە سەرزەوی گوتی بەڵێ حەزم لێتی لە ئارەزوە زۆر پسندەکانمە هەفتەی ڕابردوو لە شاری یاری بووم و دوو جاری سواری ئەو شەمەندەفەرە بوو پرسییم کا خۆشباربوونی ئەو شەمەندەفەرانە مەترسی لەسەر دروست ناکات چونکە پێ دەچێت لە کارکەوتنیشی تێدا دروست بێت و کارەساتی لێ بکەوێتەوە دوور نییە بێتە هۆی مردنی ئەو گوتی بڵێ پێدەچێەوە ڕووبدا پێم گوت چۆن کارێک دەکەی و بە باشش دەزانی کە لەوانەیە ببێتە هۆی مردن ئەم جارەیان وڵامی نەبوو لەوم پرسی کە پێ دەچێت تووشی دڵوەستان بێ لەو کاتەدا کە لە هەوادایە و شەمەندەفەرەکە کتوپڕ بە خێرایی گەورە ئاراستەکانی دەگۆڕێت وڵامی دایەوە گوتی بەڵێ ئەگەری ئەوە هەیە پرسییم لەگەڵ ئەوەشدا کەچی هەر سواری شەمەندەفەرەکە بووی وانە گوتی بەڵێ پێم گوت باش ئەمە چۆن دەبێت وڵامی دایەوە کاو متمانەی بەخۆی هەیە و دەتوانێت سواری ئەو شەمەندەفەرە بێ و هیچ دڵنیاییەکی لە سەلامەتی شەمەندەفەرەکە و چاچێتی بۆ سواربوون نییە لێم پرسی ئەی ئێستا لەبارەی پیاوانەوە چی دەڵێ وڵامی دایەوە لەو بڕواایەدام دەگونجێ لە دەروونمدا متمانەم هەبێ پێم گوت بەڵام دەشگونجێ تووشی برینداربوون و ئازارێکی دیکەش ببیتەوە لە کۆتاییدا گوتی ئەوە گرنگ نییە لە ئەزمموی زیاتر بەردەوام دەم و ڕۆژێک هەر دەگەم بەو کەسە کە بتوانێ هاوبەشی ژیانم بکات لەسەر بنەمای ئەم نمونەیە تۆگەر بڕوای خۆت لەبارەی مانای شتێکی دیاریکراوە بگۆڕیت دەگونجێ خودی بڕواکەش بگۆڕێ و لە دوایش دە بڕواکە شێوێکی تەواو جیا و نوێ وەربگرێت سێم سێم شێوازی بڕوامەندی بڕواە لەسەر هۆکارەکان ئەم بڕوایە پاڵنەری پشت هەڵوێست و هۆکارەکان دەگرێتەوە دەگونجێت بڕوا سلبیەکان ئەمانش بگرنەوە ئەگەر دەوڵەمەند ببم پێدەچی خۆشەویستی خێزانەکەم لە دەست بدەم جگەرە کێشان دەبێتە هۆی خاوبوونەوەم هەوا فێنکەرەوە دەبێتە هۆی سەرمابوونم من بەهۆی شێوازی پەروەردەبوونمەوە کەسێکی تووڕم هاوڕێکم لە مۆنتریال چێشخانەیەکی هەیە بۆ ژەمە سووکەکان ئەم هاوڕێم بە زیادە ڕۆییەوە جگەرە دەکێشێ و قاوەی زۆر دەخواتەوە ڕۆژانەش بە درێژایی هەفتە بەلایەنی کەمەوە دوازدە کاژمێر کار دەکە بەبێ وەستان و مۆڵەت وەرگتن ڕۆژێکیان لە کاتی کارکردنی ئاساییدا و دوای خواردنەوەی کوپی دەمیەوە خەریکبوونی بە جگەرە کێشانەوە کە لەژێر فشارێکی توندا کاری دەکرد بێ هۆش بوو کەوت ئۆتۆمبیلی فریاکەوتن دەست بەجێ گواستیەوە بۆ نزیکترین نەخۆشخانە دکتۆری چارەسەرکار بۆی دەرکەوت کە هاوڕێکەم تووشی جەڵتەی دەماغ بووە یەکسەر نەشتەرگەریی هەناوی بۆ ئەنجامدا بە معجیزە ژیانی ڕزگار کرد سەرڕای سەرکەوتنی نەشتەرگەریەکە جەڵتەکە بۆ هۆی شەلەری بەشی ڕاستی دەستێ کاتێک حاڵەتەکەی چاک بۆ و سەردانکردنی ڕێ پێدرا سەردانم کرد لە کاتێکدا فرمێسک چاوانی پڕ کرد بۆ پێی گوتم دەبین چیم بەسەر هاتووە پێم گوت بەڵێ پاشان گوتی بەهۆی ڕێنماییەکانی پزیشکەوە بە تەواوی بوو وازم لە جگەرە کێشان و خواردنەوەی قاوە هێناوە چونکە گەروانەکەم پێ دەچێ ببنە هۆی مردنم ئێستا ئەو ڕووداوە شی دەکەینەوە کە بەسەر هاوڵەکەم داهات ئەو بە چاچی دەیزانی کێشانی سێ پاکە جگەرە لەگەڵ خواردنەوەی پ تا بیست کوپ قاوە لە هەر ڕۆژێکدا بەبێ وەرگرتنی مۆڵەتیش بەردەوام کارکردن لەژێر فشارێکی توندا ڕەچەتەیەکی دانسقەی خۆ لە ناوبردن هەرکە تەندروستی بە بڕوای خۆی باش بوو ئیدی هەستکردنی بە ڕوخان و مشتتی ناوەکی تێدانەما لەسەر ئەم شێواز و بڕوایی مایەوە بۆ هەمووشیانی کت و پڕ دوای ڕوودانی کارە ساتێک بە تەواوی بڕوای بەرامبەر هۆکارەکان گۆڕە لەبری و بڕوای کە جگەرە کێشا بۆتە هۆی پشوو بۆی هێدی هێدی بڕوا بەوە دێنێ کە پێ دەچێ جگەرە کێشا مەرجی بۆ بێنێ ئەم بڕوە نوێ وهای لێکردووە هەنگاوەکانی ئیجابی ڕۆ و شێوازێکی درستی نوێی ژیان هەڵبگرێت لە دوای چاکبوونەوەی تەندروستی بە ڕێژەی سەداهشتا و لە دوای سەدا چل بۆ یەکەمین جار لەگەڵ خێزانەکەیدا پشوویەکی لە مەکسیک بەسەر برد و ئیدی دەستی بە چێژوەرگرتن لە ژیان کرد چوارم شێوازی بڕوامەندی بڕواە لەسەر ڕابردوو هەموو لێ ڕووداوەکانی ڕابردوو جا سەلبی بووبن یان ئیجابی بەرەنجامی کۆبەر هەمێکە لە ئەزمموی تایبەت کە کار لە سێ شێوازەکەی پێشووی بڕوامەندی دەکا و و ئاگایان دێنێتەوە کار لە ڕفتارت دەکا و دەست بەسەر هەڵسو و کەوتەکانی داهاتوو دادەگرێت بۆ ڕوونکردنەوە باسی هاوڕێکەم دەکەم کە هەموو ژیانی پیشەیی خۆی لە بواری میوانخانەکاندا بەسەر برد لە نێوان خوێندن و کار و گەشتکردن تاکو ئامانجەکەی بەدەستێنا و بووە بەڕێوبەری گشتی یەکێک لە میوانخانە گەورەکان بە بڕوای ئەو سرجەم کار و جوولەکان بە گوێرەی ئەمەوە باش و گونجاو دەگوزارێن تا ساڵی 1986 لەسەر کارەکەی دەرکرا و شەش مانجی خایەن تا بەسەر ئەو ئەزمونە تاڵەدا زاڵ بوو لە دوایدا کارێکی دیکەی دۆزیەوە دیسانەوە وەک بەڕێوبەری میوانخانەیە بەڵام زۆری نەخایاند لەم کارەشی دەرکرێ بڕیاریدا ئیدی بە یەکجاری واز لە کاری بواری میوانخانە و چێشخانەکان بێنێ بیری کردەوە کاری تایبەتی خۆی دەست پێ بکە بە پاشەکەوتەکانی وێزگەیەکی بەنزینی کڕی و پرۆژە نوێ بچووکەکەی بە خۆشحاڵیەوە قبول کرد و ڕۆحی مانەوی بەرز بوویەوە و دووبارە متمانە بەخۆبوونی بۆ گەڕایەوە و بڕیاریدا ئیدی هەرگیز بۆ حسابی کەسی تر کار نەکرد ئەگەر ئارەزووی لێکدانەوەی ئەم ئەزمونەمان کرد دەبینین ئەم ڕووداوە کاری کردە سەر سێ جۆرەکەی دیکەی بڕوابوونی ئەمەی خوارەوەشمان بۆ دەردەکەوێت بڕوای بەرامبەر هۆکارەکان بڕوای بەرامبەر بە هۆکارەکان بووە ئەوەی کارکردن لە میوانخانەکاندا دەبێتە مای ئازادان و زیان پێگەیاندنی چونکە لە کارەکەی دەردەکرێت بڕوای لە ماناکاندا بڕوای بووە ئەوە کە کارکردن لە بواری میوانخانە و چێشخانەکاندا مانای ئازارە بڕوای لەسەر خودت بڕوای بووە ئەوە کە ئیدی لەم بوارەدا بە تواناولی هاتوو نیە بڕواکانت لەسەر ڕابردوو کار لە ئێستا و داهاتوو دەکەن و دەبنە فاکتەرێک بۆ جوولانت بە ئاراستەیەکی دیاریکراو یاخود بە تەواوی لەو ئاراستەیە دوور بکەویتەوە لە ئاکامی ئەو ئەزمونانەی لە ڕابردوو پێیاندا تێپەڕیویت پێنجەم شێوازی بڕوامەندی بڕواە لەبارەی داهاتووەوە لای هەندێک کەس درەوشاوی ژیان بەمانەی بوونی هەلی زێدەتری ژیان و ئاستی باشتری مادیە داهاتوو لای کەسانێکی دیکەش لەبەر کەمی هەلەکان بە تاریک و نوتەک دەبینن جارێک بۆ یەکێک لە زانکۆکان بە پێشترا بووم بۆ پێشکەشکردنی وانەیەک لەبارەی بەدەستێنانی دەستکەوتەکانەوە دوای وانەکە کۆمەڵی گەنج هاتنە لام و گوتیان هەموو ئەوەی باسم کردو نایابە بەڵام تەنها بۆ سەر کاغەت نەک بۆ جێبەجێکردنی لە واقعی ژیاندا لەو هۆکارم پرسی کە ئەو بڕوای لەلا دروست کردبوو یەکێک لە کوڕە گەنجەکان گوتی زۆربەی ئەوانەی خوێندنیان تەواو کردووە تا ئێستاش بێکارن و داهاتوی ئەمانیش بە هەمان شێوە تاریک دەبێت لێم پرسی تۆ تەنها کەسێک لەوانە دەناسی کە خوێندنیان تەواو کردێ و یەکسەر کاریان دۆزی بێتەوە وەڵامم بۆی پوختەیەکی خێرا بوو لەو ڕووداوانەی خۆم پێیاندا تێپەڕیم لە دوای کۆچکردنم بۆ کەنەدا لە ساڵی 1970 زۆرێکی ئەو کەسانەی سەرەتا لە کەنەدا چاوم پێیان دەکەوت بێکار بوون و دەیانگوت ماوەیەکی درێژە بۆ جۆرن بۆیە ئامۆژگاریان دەکردم بۆ وڵاتەکەی خۆم بگەڕێمەوە چونکە لەو بڕواایەدا بوون کە کارێک نادۆزمەوە دووڕیانێک لە بەردەممدا بوو قەنەعات بە قسەکانیان بکەم بەوەش ورم بڕمێت و هیوا بەربدەم یاخود بە فعلی دابەزمە نێو بازاری کار و هەڵمەتێکی گەڕان دەست پێ بکەم بۆ دۆزینەوەی کارێکی شیاو بڕیاری جوولەمدا بۆ ڕای دووەم و لە کەمتر لە 48 کاژمێردا دوو پێشنیاری کارکردنم خراە بەردەست هەڵگەڕانم بە پلیکانەی هەوڵ و تەقەڵەکان بە پاککەرەوەی قاپ و کەلوپەلی میوانخانەیەک دەستی پێکرد لە کەمتر لە هە ساڵ دەبوومە بەڕێوبەری گشتی یەکێک لە میوانخانە گەورەکان بەو گەنجانم گوت ئێوەش دەتوانن هەڵبژێرن تەرکیزی بەردەوامتان لەسەر سکاڵاکردن لە داهاتوو بێهەلی بێت یاخود لەو کەسانەی کار دەدۆزنەوە هۆیەکیش نییە بۆ هاتنەدی خەونەکانیان کامیان هەڵدەبژێرن بەگەشببینی ڕوخساریەوە وەڵامیاندامەوە بە دوای کاردا دەگەڕین بەڵام ئەگەر کارێکی شامان نەدۆزیەوە چی پێم گوتن کە پێویستە بۆ جاری دووەم و سێم هەوڵ و هەوڵ بدەن تا بە ئامانجەکانیان دەگەن لە دوای سێ مانگ لەو یەکتربینینەوە گەنجێکیان پەیوەندی پێوە کردم و پێی گوتم زۆر سپاس دەکەم لەسەر ئامۆژگاریەکەت ڕاستەوخۆ دوای تەواوکردنی خوێندنم کارم دۆزیەوە ئێستا ئەم نمونانەت دەدەمێ ڕوونی دەکەنەوە چۆن دەکرێت بڕواکانت لە بەرژەوەندیت کار بکەن هەروەک دەتوانن لە دژت کار بکەن بڕواکان لەبارەی جگەرە کێشانەوە بە زۆری بەم جۆرە دەبن لە مانادا جگەرە هێورم دەکاتەوە لەبارەی هۆکارەوە گەر واز لە جگەرە کێشان بێنم چێشی لەشم زیاد دەکات لەبارەی خودەوە من جگەرە کێشم و چێژیش لە جگەرە کێشان وەردەگرم لەبارەی ڕابردووەوە باوکم جگەرە کێش بوو بەبێ هیچ کێشەیەکی تەندروستی هشتا پێ ساڵ ژیە بۆ داهاتوو من ناتوانم خەیاڵی بێجگەرەی خۆم بکەم بە درێژایی تەمەنم هەر جگەرە دەکێشم بەڵام گەر لە بەخت باشی ئەم جگەرە کێشە نەمرد و لە ژیانیدا مایەوە بەڵام لە جگەرە کێشانەوە تووشی نەخۆشیی مەترسیدار هات پێدەچێ بڕواکانی بەم جۆریان لەوێ لەمانەدا جگەرە مانای ئازار و مەرگە لەبارەی هۆکارەوە گەر جگەرە بکێشم دەمرم لەبارەی خودەوە من جگەرە ناکێشم لەبارەی ڕابردووەوە من زۆر کەسم دەناسی بە نەخۆشی مەترسیداری لە جگەرەوە توشبوون مردوون بەڵام باوکم شانسی هەبووە بۆ داهاتوو جارشی دیکە جگەرە ناچێش تەواوی سیستەمی بڕوامەندی بە هەموو شێوازەکانیەوە پێکەوە کار دەکەن ئەگەر بڕواایەکت گۆڕی دەکرێ و دەتوانی بڕواکانی دیکەشت بگۆڕی بەوەش کامەران دەبی و تەندروستیت باشتر دەبێت دکتۆر جیمس ماکۆنیل لە کتێبەکەیدا تێگەیشتن لە ڕفتاری مرۆڤ نووسیوێتی ئەو بڕواانەی قوڵمان کردوون بە بەردەوامی لەگەڵ ئەزمونونەکانە دەستنە نێو یەکدیە و دەرەنجامیش تەندروستی دەبێت یاخود نەخۆش ئێستا پاش ئەم فکرە تەواوە لە سەرچیەتی بڕوامەندی و دیاریکردنی هۆکارەکان و ئەوە کە چۆن بڕواسیلبیەکانت تواناکانت بۆ سەرکەوتن سنووردار دەکەن و چۆن بڕوای ئیجابی دەتوانێت هێز و وزە زیاد بکە و یاریدەت بدا لەوەدیهێنانی خەونەکانتدا پلان و نەخشەیەکت پێشکەش دەکەم دەتوانیت لە گۆڕینی بیر و ڕاستلبیەکانت بۆ بڕوای ئیجابی یارمەتیت بدات جەخت لەوە بکەرەوە کە لە جێگایەکی هێمن و ئارامدا بە تەنها بیت و کەس بێزارت نەکە ماوەی سی خولەک بەلایەنی کەمەوە بۆ سەرکەوتنی ئەم پلانە پێویستە سەرتم هەنگاوەکان بە ڕێزبندی و لە دوای یەک هەڵبگری و لە هەر هەنگاوێکیشدا تێکەڵ بە هەستەکانت ببە یەکەم بڕوای سلبی بڕواایەکی سلبی تۆمار بکە کە تواناکانت سنووردار دەکا و ڕێگری و ئاستەنگ دروست دەکا لە بەکارهێنانی توانا ڕاستەقینەکانت دوو پێشتی سلبی بنووسە کە بەهۆی ئەم بڕواایەوە لێت ڕوو دەدەن و تووشت دێن سێ پێڵوەکانت لێک بنی و خیال بکە گەیشتویەتە ساڵێک دواتری ئایندە و هێشتا بڕوا سلبیەکەت ماوە تێبینی ئەو ئازارە بکە کە بەهۆی ئەم بڕواایەوە دەیچێژی هەستی پێکە و تێبینی بکە چۆن ژیانی تایبەتی و کەسی و ژیانی پراکتیکی و ژیانی تەندروستی و خانەوادەیەکی سنووردار کردووە چوار لەسەر هێڵی چوارچەوە زەمەنیەکەت بەردەوام بە خیال بکە واگەیشتویەتە پێ ساڵی داهاتوو هێشتا هەمان ئەو بڕوە سلبێت هاوڕێ تێبینی ئازارەکەی بکە و هەستی پێ بکە و بڕوانە چۆن ئەو بڕوە تایبەتە سلبیە توانایەکانی پێشکەوتنی کۆت کردووی لەگەڵ تەواوی هەستەکانی ئەو کاتدا بژی سەرجەم ئەو هەستانە وابەستەی ئازارەکە بکە پێنجەم بەردەوام بە لە ڕێکردن لەسەر هێڵی چوارچەوە زەمەنیەکەت بۆ ماوەی دە ساڵی ئایندە کە تاو کاتەش هەمان بڕوای سلبیت لەگەڵ خۆت هەڵگرتووە تێبینی ئازارەکەی بکە و هەستی پێ بکە و بڕوانە چۆن ئەو بڕوا سلبیە کۆت و بەندی کردویت و هۆکاری گەلێک ئازارە بۆت شەشەم بگەڕێرەوە کاتی ئێستا و چاوەکانت بکەرەوە و سێ جاران هەناسەی قوڵ وەربگرە دوم بڕوای ئارەزوومەندانە یەکەم بڕوایەکی ئیجابی کە ئارەزووی دیکەت هەیە تۆماری بکە دوم پێن سوودی بڕوانوەیەەکە تۆمار بکە و هەست بەو شادومانی و خۆشیە بکە کە لەم بڕوانوەیەوە بەدەستی دێنی سێ پێڵوەکانت لێک بنێ و خیال بکە وا بە بڕوانوەیەکەتەوە لە ساڵێکی دواتردا چوار هەز بە چێژ و خۆشەکەی بکە و تێبینی سوودگەلی بەدەستهاتوو بکە لەم بڕوانوێەوە پەیوەست بە ژیانی کەسی و زانستی و تەندروستی و خێزانیتەوە پێنجەم لەسەر هێڵی چوارچەوە زەمەنیەکەت بۆ ماوەی پێنج ساڵی ئایندە بەردەوام بە هەز بەو کامەرانی و ئاسوودەیە بکە کە بەدەستی دێنیت و تێبینی سوودەکانی بڕوانویەکەت بکە شەشەم زیاتر لەسەر هێڵی چوارچەوە زەمەنیەکەت ڕێبکە بۆ ماوەی دە ساڵی ئایندە هەست بەو دڵگوشادی و شادومانی بکە کە بە هەموو جەستەتدا تێپەڕ دەبێ و بڕوانە چۆن بەو بڕوا بەهێزە نوێیە ژیانت باش و باشتر دەبێت هەفتەم بگەڕێرەوە بۆ ئێستا چاوەکان بکەرەوە سێ جاران بە قوڵی هەناسەوەەر بگرە سێم کردداری گۆڕینی خودی بڕواکە یەکەم بەلانی کەمەوە پێنج سەرچاوە تۆمار بکە بشێ یارمەتی بدات لە ڕوودانی گۆڕانەکە و پارێزگاری لە بڕوانوێیەکەت بۆ نمونە توانستەکانت کامانان چێ دەتوانێت لەم گۆڕینەدا هاوکاری بکات و هەتا دوایی دوم بەلایەنی کەمەوە پێنج ئاستەنگ تۆمار بکە کە پێدەچێت لە کاتی هەستانت بە کردداری گۆڕانەکە ڕوبەڕووت ببنەوە سێ بۆ هەر ئاستەنجێک لەوانە بەلایەنی کەمەوە سێ چارە لای خۆت بنووسە چوار پێڵوەکانە لێک بنێ و خەیاڵی خۆت بکە بە بڕوانوەیەکەتەوە لە داهاتوودای تێبینی ڕفتار و هەستەکانت بکە چاوەکانت بکەرەوە پێنجەم بە قوڵی هەناسە وەربگرە و پێنج جاران دووپاتی بکەرەوە من توانای ئەو گۆڕانم هەیە من متمانەم بە خۆم و تواناکانم هەیە بۆ سەرکەوتن شەشەم کردار دەست بەجێ دەست پێ بکە هەر ئێستا دەست بە جێبەجێکردن بکە لە ئەمڕۆوە متمانە بە خۆ بە توانەکانت لە دەروونت دابینا بکە دڵنیا بە دەتوانێت هەموو بڕواایەکی سلبی بگۆڕی و بە بڕوایەکی ئیجابی کە هێزی پتر دەداتێ جێ پێ بگریتەوە دڵنیا بە دەتوانانی هەر لاوازیەکت هەیە بیگۆڕیت بۆ هێز و توانایی دڵنیا بە لە تواناتدایە ببیت و خاوەندار بیت و هەر شتێک ئارەزوو دەکەی ئەنجامی بدەیت دکتۆر ڕۆبەر شۆلەر لە کتێبی هێزی ئیجابی داگوتوێتی دەتوانێت تەنها ئەو کارە ئەنجام بدەیت کە بڕوات وهایە دەتوانی بیکەیت دەتوانیت تەنها هێندە هەبیت کە لەو بڕواایەدایت دەبیت دەتوانیت ئەوەندە بەدەست بهێنیت کە بڕوات وەهایە لە توانات دایە بەدەستی دەهێنیت هەموو ئەمانە لەسەر بڕواایەکانت بندێت بەردەوام لە بیرت بێت کە تۆ یەک ژیانت هەیە جوان و ڕازاوی بکە هەمی شەش یادت بێت هەموو ساتێک وەها بژی کۆتا ساتە وەختی ژیانتە بە باوڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانەوە بژی و ڕێز و بەهای ژیان بزانە